بەناوی خودای بەخشندە و میهرەبان. ئایا نەتزانیوە ئەی پێغەمبەر پەروەردگارت چی کرد بە خاوەن فیلەکان؟ ئایا سەری لێ نەشێواندن و پیلان و نەخشەکانیانی پوچ نەکردەوە؟ پۆل پۆل باڵندەی نەناردە سەریان تا بە بەردی سنگڵ وەک خشتی سوورەوە کراو بەردبارانیان بکەن سەرنجام وەکو پوش و پەڵاش و کای خوراوی لێکردن.